کاسێتی دوانزەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە سێ سەد و سی و یەک. ئەمڕۆ دەربارەی ئەم تەجرەبە گەرایانە باس دەکەین بەڵێ، گرنگترینی ئەم تەجرەبەگەرایانە یا هەمان زانایانی تەجرەبی لاک، بارکێلێ و هیوم بوون کە هەرسێکیان خەڵکی بەریتانیا بوون و گرنگترین عەقڵگەراکانی سەدەی حەڤدەهەم، دیکارتی فەڕانسەیی و ئیسپێنۆزای هۆڵەندی و لایبنێتسی ئەڵمانی بوون. لەم ڕووەوە زیاتر لە نێوان تەجرەبەگەرایی بەریتانیا و عەقڵگەرایی ئەوروپادا جیاوازییەکی زۆر دادەنرێت. وشەکان چەندە سەختن! دەکرێت مانای تەجرەبەگەرایی جارێکی تر بڵێیتەوە؟ کەسی تەجرەبەگەرا هەموو ناسینی جیهان لە ڕێگای هەستەکانەوە بەدەست دێنێت. پێناسەی سەرەتایی ڕوانگەی تەجرەبی لە ئەرەستۆوە سەرچاوەی گرتووە و ئەرەستۆ وتی، ئەو شتە کە لە مێشکدایە سەرەتا لە هەستدایە و هەروەها ئەم بۆچوونە دروستکەری ڕەخنە بوو لەسەر ئەفڵاتونیش. کە دەیوت مرۆڤ زنجیرەیەک نموونەی زاتی لە جیهان لە گەڵ خۆیدا دێنێت و لاک وتەی ئەرستۆی پشتڕاست کردەوە و دیکارتی کردە ئامانجی ڕەخنەی خۆی. شتێک لە مێشکی ئێمەدایە سەرەتا لە هەستەکانی ئێمەدا بووە. ئێمە لە جیهانی خۆماندا پێش لە بینین و هەستکردن هیچ جۆرە فیکر و دیمەنێکی زاتیمان نییە و ئەگەر وێنە یا ئەندێشەیەک لە دەرووی تەجرەبەکانی ئێمەوە لە مێشکماندا هەبێ ئەوا بێشک وێنەیەکی بێنرخ و دوور لە ڕاستییە بۆ نموونە کاتێک وشەگەلێکی وەکوو خودا هەمیشەیی بوون یا هەوێن بەکار دەبەین دەسڕێژی دەکەینە سەر عەقڵمان چونکە هیچ کەسێک تاکو ئێستا خودا و هەمیشەیی بوون و هەوێنی بە تەجربە دەست نەخستووە و لێی تێ نەگەیشتووە. ئەگەر وا بێت ئەوا دەتوانین کۆمەڵێک وتاری زۆر مەزن بنووسین کە لە ڕاستیدا خاوەنی هیچ مانایەکی نوێ نین. وتیان ئەم جۆرە بەرنامە فەلسەفیانە گەرچی زۆر ژیرانەیە بەڵام بە تەواوی شوێنکەوتنی خەیاڵە. فەیلەسوفانی سەدەی حەڤدە و هەژدە میراتبەری بەشێک لەم وتارە بەرزانە بوون. هەروەها دەیانوت ئێستا دەبێت ئەوانە لەژێر زەڕەبیندا تاقی بکەینەوە و بۆچوونە پووچەکانیان فڕێ ئەدا. وەکو کەسانێک کە لە تەش تێکدا بەدوای زێڕدا دەگەڕێن و زۆرتر بەرد و زیخیان دەست دەکەوێت. جار بە جار پارچە زێڕێک لەو ناوەدا ئەدرەوشێتەوە. ئەو پارچە وردە درەوشاوانە هەمان تەجرەبەی ڕاستەقینەن، یاخود لانیکەم فیکرگەلێکە کە دەتوانێ بە تەجرەبەوە پەیوەستمان بکا. بۆ تەجرەبەگەرایانی بەریتانیا زۆر گرنگ بوو کە هەموو لایەنەکانی مرۆڤ بخەنە بەر لێکۆڵینەوە و بزانن کامیان بناغەی لە تەجرەبەی ڕاستەقینەدایە، بەڵام دەبێت ئەم سێ فەیلەسووفە یەک بە یەک باس بکەین. زۆر باشە دەست پێ بکە. یەکەمینیان فەیلەسوفی ئینگلیزی جان لاک بوو کە لە هەزار و شەش سەد و سی و دوو تا هەزار و حەوت سەد و چوار دا دەژیا. کتێبی گرنگی ئەو لێکۆڵینەوە دەربارەی تێگەیشتنی مرۆیی بوو کە لە هەزار و نۆ سەد و شەست دا بڵاوکرایەوە. لەم کتێبەدا لاک هەوڵیداوە دوو باس ڕوون بکاتەوە، یەکەم، مرۆڤ فیکرەکانی خۆی لە کوێوە دەهێنێت و دووەم ئایا دەتوانین بڕوا بە هەستەکانمان بکەین؟ شتێکی بەنرخە. ئەم دوو باسە لێک جودا دەکەینەوە. لاک دەڵێ سەرچاوەی فیکر و یادەکانی ئێمە هەستەکانی ئێمەیە. مێشکی ئێمە تاکو بە هەستەکانمان لە شتێک تێناگات ئە تەبیو لاواسایە کە بە مانای لەوحێکی سپیە. دەکرێت وشە لاتینەکان کەم بکەیتەوە؟ پێش لەوەی شتێک هەست پێ بکەین مێشکی ئێمە وەکو بۆردێک وایە کە لە پێش هاتنی مامۆستاوە خاوێن و بێگەردە لاک هەروەها لە سەرەتادا مێشکی مرۆڤی بە هۆدەیەکی خاڵی ناوزەد کرد دوایی بەرە بەرە دەست دەکەین بە هەست کردنی شتەکان دنیای دەوروبەرمان دەبینین، بۆن دەکەین، دەچێژین، دەبیستین و بەدەست هەست بە شتەکان دەکەین. هیچ کەسێک ئەم کارە بە زۆری منداڵی تازە لە دایکبوو ئەنجام نادات. بە وتەی لاک، بەم چەشنە دیمانەیەکی سادە دەستگیرمان دەبێت و بەڵام مێشک هەمیشە توانای وەرگرتنی ئاگایی لە دەرەوەی خۆی نییە بەڵکو هەڵسوڕانێکیش لە ناو خودی مێشکدا ئەنجامەدرێت و دەگات بە شتێک کە لاک بە بیرکردنەوە ناوی دەبات. کەواتە لاک لە نێوان هەست و بیرکردنەوەدا جێوازی دادەنێت. مێشک تەنها وەرگرێکی بێکار نییە بەڵکو لێشاوی ئەو هەستانە کە بەرەو مێشک دەچن ڕیزبەندی دەکات و شیان دەکاتەوە. دروستە لێرەدایە کە مرۆڤ دەبێ ئاگادار و وریا بێت. وریا و ئاگادار مەبەستی چی بوو؟ لاک وتی تەنیا شتێک کە ئێمە دەتوانین تێیبگەین هەستە سەرەتاییەکانە. کاتێک سێو دەخۆین تەواوی سێوەکە بە یەک هەست تێی ناگەین، لە ڕاستیدا چەند هەستێکی سەرەتایی و ساکار دەگات بە مێشکمان. بۆ نموونە ئەوەی کە سێو شتێکی سەوزە بۆنێکی تازە و خۆشی هەیە، چێژێکی ئاودار و تایبەتی هەیە. دەبێت چەند جار سێو بخۆین تاکو دڵنیا بین ئەو شتەی کە دەیخۆین سێوە. ئەو کاتە بە بڕوای لاک دیمەنێکی چەند لایەنە لە سێو لە مێشکی ئێمەدا دروست دەبێت. کاتێک منداڵ بووین و بۆ یەکەم جار تامی سێومان چەشت، دیمەنێکی چەند لایەنە لە سێومان لە مێشکدا نەبوو. شتێکی سەوزمان دی، تامێکی ئاودار و خۆشمان چەشت. ئەڵبەت تۆزێکی تریش، تۆزێکیش ببورن، ترش بوو. بەرە بەرە هەستی هاوشێوەی یەکتر کۆ دەکەینەوە و لە سێو و هەرمێ و پرتەقاڵ تێ دەگەین. لە شیکردنەوەی کۆتاییدا تەواوی لایەنەکانی ناسینی ئێمە لە سەر جیهان لە ڕێگەی هەستەکانمانەوەیە. هەر بەو هۆیەوە هەر ناسینێک کە لە ڕێگەی هەستە سەرەتاییەکانمانەوە بە دەست نەیەت ناسینێکی بێ نرخ و پووچە. کەواتە دەتوانین دڵنیا بین ئەو شتەی کە دەیبینین، بۆنی دەکەین، دەیبیستین و دەیچێژین هەر ئەوەیە کە هەستمان کردووە. هەم بەڵێ هەم نا. ئەمە باسی دووەمە کە لاک هەوڵی داوە وەڵامی بداتەوە. سەرەتا ئەو باسەی چارەسەر کرد کە تێگەیشتنی ئێمە لە کوێوە دێت. ئێستا دەپرسێت ئایا دنیا بە ڕاستی هەر بەو جۆرەیە کە ئێمە بە هەستەکانمان تێی دەگەین؟ سۆفیا ئەمە زۆر ڕوون و سەرەتایی نییە. نابێت لە وەڵامدانەوەیدا پەلە بکرێت و فەیلەسوفی ڕاستەقینە نابێت هەرگیز کارێکی وا بکات. من هیچ شتێکم نەوتووە. لاک لە بۆچینی خۆیدا لە نێوان چۆنیەتی یەکەم و چۆنیەتی دووەم جیاوازی دادەنا. ئەو دانی بەوە دانا کە لەم باسەدا کەڵکی لەو لە فەیلەسوفانی پێش خۆی بۆ نموونە دیکارت وەرگرتووە. مەبەستی لە چۆنیەتی یەکەم، شێوە، قورسی، ژمارە و هەتا دوایی، دەربارەی ئەم چۆنێتییانە دەتوانین دڵنیا بین کە هەستەکانی ئێمە ئەوانە دەدۆزێتەوە و دەیناسێت. بەڵام ئێمە چۆنییەتییەکی تر لە شتەکاندا دەبینین. ئێمە دەڵێین شتێکی شیرین یا ترش، سەوز یا سوور، گەرم یا سارد. لاکەمانە بە چۆنیەتی دووهەم ناو دەبات. جۆرە هەستهایەکی وەکو ڕەنگ و بۆن و تام و دەنگ هەتا دوایی، تەنیا ئاسەواری چۆنیەتی دەرەکی لەسەر هەستەکانمان هەیە نەک چۆنیەتی ڕاستەقینە و زاتی ئەو شتە. بە زمان سادە ئشتیا و داواکاریەکان جیاوازن. دروستەرەوە. هەمووان دەتوانن سەبارەت بە چۆنیەتی یەکەم وەکو ئەندازە و قورسی هاوڕا بن. چونکە ئەمانە لە خودی شتەکەدایە، بەڵام چۆنیەتی دووەم بۆ نموونە ڕەنگ و تام دەتوانێت بە جۆری مرۆڤ لە کەسێکەوە بۆ کەسێکی تر و لە حەیوانێکەوە بۆ حەیوانێکی تر جیاواز بێت. یوانا هەر کاتێک پرتەقاڵ دەخوا دەڵێیت لیمۆی خواردەوە. لەشی کۆدەکاتەوە و هەر جارێک لە لەتێکی بچووک دەخاتە ناو دەمی، دەڵێت ترشە. هەر ئەو پرتەقاڵە لە تامی دەمی مندا شیرین و خۆشە. باشە لێرەدا ئەوە نییە کە یەکێک لە ئێوە ڕاست دەڵێن و ئەوەی ترتان ناڕاست، هەر کامتان تامی پرتەقاڵ لە ڕووی هەستی خۆتانەوە ڕوون دەکەنەوە، هەروەها ڕەنگەکان، لەوانەیە تۆ جۆرێک ڕەنگی تایبەت لە بنەماڵەی ڕەنگی سوورت پێ جوان بێ، ئەگەری وانە جلێکی غەیری ئەو ڕەنگەی کڕی، وا باشە کە تۆ بۆچوونی خۆتی بەسەردا نەسەپێنیت. چونکە تۆ و یوانا هەستێکی جیاوازتان سەبارەت بەم ڕەنگە هەیە، بەڵام ئەمە نابێتە هۆی ناشرینی یا جوانی ئەو ڕەنگە. لەگەڵ ئەوەدا هەمووان هاوڕان کە پرتەقاڵ خڕە. بەڵێ کەس ناتوانێت فیکر بکاتەوە کە پرتەقاڵ چوار گۆشەیە. دەتوانین وا بیر بکەینەوە کە ترش یا شیرینە، بەڵام ئەگەر قورسیەکەی دوو سەد گرەم بێت ناتوانین بیر بکەینەوە کە قورسیەکەی یەک کیلۆیە. ئەڵبەت دەتوانین وا بیر بکەینەوە بەڵام بێشک لە هەڵەداین. هەر کاتێک چەند کەس دەربارەی قورسی شتێک ڕای خۆیان دەڵێن یەکێک لەوانە هەمیشە زۆرتر نزیکە لە ڕاستی تاکوو ئەوانی تر ئەمە دەربارەی بژاردەی شتەکانیش هەر بەم جۆرەیە و لەو قاپەدا نۆ سەد و هەشتا و شەش دانە نۆک هەیە یا نییە هەروەها دەربارەی ڕۆیشتن ئۆتۆمبێل یا لە ڕۆیشتندایە یاخود ڕاوەستاوە تێگەیشتم. بەم شێوەیە لاک بڕوای بە وتەی دیکارت هێنا کە بوونی ماددی خاوەنی کۆمەڵێک تایبەتمەندییە کە مرۆڤ دەتوانێ بە عەقڵی خۆی تێی بگات. ئەم هاوڕابوونە زۆر سەخت نەبوو. لاک لە چەند باسی تریشدا ئەو شتە قەبووڵ دەکا کە خۆی بە ناسینی هەستی یا ناسینی نواندن ناوی بردووە. بۆ نموونە وتی کۆمەڵێک بنەمای ئەخلاقی هەیە کە لە هەر شوێنێک بۆ هەر کەسێک بەکاردەهێنرێ بە وتەیەکی تر ئەو بڕوای بە ڕاستی سرووشت بوو و ئەمە لایەنێکی عەقڵی بیرۆکەی ئەوە لایەنێکی تری عەقڵی لە فیکری لاکدا ئەوە بوو کە توانایی ناسینی خودای بە سرووشتی عەقڵی مرۆڤ دەزانی لەوانەیشە ڕاست بڵێت لە چ بارەیەکەوە دەربارەی ئەوەی کە خودا بوونی هەیە لەوانەیە. ئەڵبەت ئەو ئەمەی هەڵواسراو بە باوەڕی ئایینی نەدەزانی، پێی وابوو کە ڕاو بۆچوون خۆی لە عەقڵی مرۆڤەوە سەرچاوەی گرتووە. لایەنی عەقڵی باسەکە هەر ئەمە بوو. دەبێت ئەمەش زیاد بکەین کە لاک لایەنگری لە ئازادی بیروڕا و بڕوای تاکەیی دەکرد. هەروا لە فیکری ئازادی ژن و پیاودا بوو، دەیوت سەربوونی پیاوان بەسەر ژناندا دروستکراوی پیاوە، کەواتە دەشێت بگۆڕێت. لێرەدا لەگەڵی هاوڕام. دەتوانین بڵێین لاک یەکێک لە یەکەمین فەیلەسوفانی دەورانی نوێ بوو کە لایەنگری لە ڕۆڵ و شوێنی ژن و پیاو دەکرد. لاک کاریگەری زۆری لەسەر جان ئیستیوارت میل هەبوو کە لە خەبات بۆ یەکسانی ژن و پیاو شوێنێکی گرنگی هەبوو. بە شێوەیەکی گشتی لاک پێشەنگی زۆریەک لە بیرۆکە ئازادیخوازەکان بوو کە دوایی لە دەورانی ڕوونکردنەوەی فەرەنسا لە سەدەی هەژدەهەمدا بە ڕوون و ئاشکرایی بەرپا بوو. ئەو بوو کە بۆ یەکەمین جار بنەماکانی جیاکردنەوە و دابەشکردنی هێزی بڵاو کردەوە و بە خەڵکی ناساند. ئەمە هەر دابەشکردنی هێزەکانی ناو دەوڵەتە بەسەر بەشە جیاوازەکاندا؟ کام بەشانە لە بیرت ماوە؟ هێزی یاسادانان یاخود نوێنەرە هەڵبژێردراوەکان، هێزی دادگەری یا دادگاکان و هێزی ئەنجامدەر و بەڕێوبەری کارەکان کە دەوڵەتە. ئەم دابەشکردنی دەسەڵاتە لە ڕاستیدا لەلایەن مۆنتسیکیۆ فەیلەسوفی فەڕانسەیی دەورانی ڕوونکردنەوەی فەڕانساوە دانراوە. لاک زووتر و زیاتر لە هەموو کەس جەختی کردبۆوە کە هێزی یاسادەنەر و هێزی ئەنجامدەر دەبێ لێک جیا بن. تاکو بەر لە ستەم بگیرێت. لاک هاوکات لەگەڵ لۆیی چواردەهەم بوو کە تەواوی هێزەکانی بۆ خۆی قۆرخ کردبوو و دەیوت، دەوڵەت منم. ئێمە ئەو بە دەسەڵات دارێکی ستەمکار دەزانین. ئەمڕۆکە ئێمە دەوڵەتی لۆیی چواردەهەم بە بێیاسا و هەڕەمەکی دەژمێرین و بە بڕوای لاک دەوڵەتی یاسایی ئەوەیە کە نوێنەرانی خەڵک یاسا دادەنێن و دەوڵەت بەڕێوەی دەبات. ئالبێرتۆ بێدەنگ دانیشت و چاوی بڕییە مێزەکە. دوای ماوەیەک سەری وەرگەڕاند و لە پەنجەرەکەوە سەیری دەرەوەی کرد. سۆفیا وتی هەورەکان خەریکە کۆ دەبنەوە. بەڵێ کەش و هەوا ناخۆش دەوێت. ئێستا دەربارەی بارکێلی گفتوگۆ دەکەین. بارکێلی کەسی دوایی تەجرە بە گەراکانی بەریتانیایە بەڵام چونکە لە زۆر لایەنەوە باسێکی تایبەتی هەیە ئێستا باس لە هیۆم دەکەین کە لە هەزار و حەوت سەد و یازدە تا هەزار و حەوت سەد و حەفتا و شەش دا دەژیا و بێشک گرنگترینی تەجرەبەگەرایان بوو. گرنگییەکی تری هیۆم ئەوەیە کە فەیلەسوفی گەورەی ئاڵمانی، ئێمانۆیێل کانت، لە ڕێگەی ئەوەوە ڕێگەی فەلسەفەی دۆزییەوە. بۆ تۆ هیچ گرنگ نییە کە من زۆرتر پێم خۆشە فەلسەفی بارکێلی ببیستم؟ نا گرنگ نییە. هیۆم لە وڵاتی ئیسکاتلەند و لە نزیکی ئۆدینبۆر گەورە بوو. خێزانەکەی پێیان خۆش بوو کە بەشی یاسا بخوێنێ. بەڵام خۆی ئیشتیایەکی زۆری لە فەلسەفە و مەنتیق بوو. ئەو لە دەورانی ڕوونکردنەوە هاوکات لەگەڵ خاوەن فیکرانی فەڕانسەیی وەکوو وۆڵتێر و ڕۆسۆدا دەژیا. هیۆم تەواوی تەمەنی لاوی لە ئەوروپادا دەگەڕا، بەڵام لە کۆتایی تەمەنیدا گەڕایەوە بۆ ئۆدینبۆر و لەوێ نیشتەجێ بوو. کتێبی گرنگی ئەو نووسراوەیەک دەربارەی سروشتی مرۆیی بوو کە لە تەمەنی بیست و هەشت ساڵیی ئەودا بڵاوبووەوە. بەڵام هیۆم دەیوت بیرۆکەی ناو کتێبەکە لە تەمەنی پانزە ساڵیدا لە مێشکیدا دروست بووە. کەواتە من زۆر لە دوام. تۆ کارەکەت دەست پێ کردووە. بەڵام ئەگەر بێت و من خەریکی فەلسەفە ببم، فەلسەفەی من لەگەڵ ئەوەی کە تاکو ئێستا بیستوومە بە تەواوی جیاواز دەبێت. بە بڕوای تۆ کەموکوڕی لە چیدا بووە؟ یەکەم، تەواوی فەیلەسووفەکان کە دەربارەی باسمان کردووە پیاو بوون. وا دیارە پیاوەکانیش هەموویان لە دنیای خۆیاندا بوون، من زۆرتر لە فیکری جیهانی ڕاستیدام. جیهانێک کە تیایدا گوڵەکان و حەیوانەکان و منداڵان دروست دەبن و گەشە دەکەن. فەیلەسوفانی ئێوە بەردەوام دەربارەی مرۆڤ قسە دەکەن و ئێستا نووسراوەیەکی تر دێتە ئاراوە و دەربارەی سروشتی مرۆیی باس دەکات و ئەم مرۆڤە هەمیشە پیاوێکی تەمەن ساڵە. ژیان لە ڕوانگەی منەوە بە بەرهاتن و لەدایکبوون دەست پێ دەکا، بەڵام من تاکو ئێستا وشەیەک دەربارەی پەڕۆی منداڵ و گریانی منداڵم نەبیستووە. هەروەها دەربارەی سۆز و خۆشەویستی. بەڵێ تۆ ڕاست دەڵێیت. بەڵام فەلسەفەی هیۆم لەگەڵ کەسانی تر جیاوازە. هیۆم زیاتر لە هەموو فەیلەسووفانی تر جیهانی ڕۆتینی کردە خاڵی دەستپێکردنی باسە فەلسەفییەکانی خۆی. تەنانەت من پێم وایە هیۆم بە زۆری لە فیکری شێوەی ژیان و پەروەردەکردنی منداڵاندا بوو ئەم هاوڵاتیە تازە پێگەیشتوەی جیهان کەواتە باشترە بە وردی گوێ بگرم. هیۆم لایەنگری تەجرەبە بوو بۆیە لە هەوڵی ئەوە دابوو کە تەواوی واتا و شێوازە فیکریە ئاڵۆز و شێواوەکان کە کۆمەڵێک لە پیاوانی فەیلەسوف لە خۆیانەوە دەریان هێنابوو کۆبکاتەوە و ڕێکوپێکی بکات. خەرمانێک لە فیکرە فەلسەفیە نووسراوە و نەنووسراوەکان لە کۆنەوە تاکوو سەدەکانی وەستا و فەلسەفەی عەقڵی سەدەی حەڤدەهەم کە لەسەر یەک هەڵچنرابوو هیۆم وتی باشتر وایە بگەڕێینەوە بۆ تەجرەبەی ئێستای خۆمان لەسەر جیهان هیچ فەیلەسووفێک هەرگیز ناتوانێ ئێمە بۆ سەرووی تەجرەبەکانی ڕۆژانەی خۆمان بەرێتەوە یاخود کۆمەڵێک یاسای جیاواز لەگەڵ فیکرەکانی ژیانی ڕۆژانە بۆ هەڵسوکەوت و کردار بخاتە بەردەم ئێمە. تا ئێرە جێی ئومێدە. دەتوانیت نموونەیەک بهێنیتەوە؟ لە دەورانی هیۆمدا بڕوا بە فریشتەکان باو بوو. فریشتەکان جەستەی مرۆڤیان بوو بەڵام بە پەڕ و باڵەوە، سۆفیا تا ئێستا بوونەوەرێکی بەو شێوەت دیوە؟ نا. ئەڵبەت جەستەی مرۆڤت دیوە؟ پرسیارێکی عاقڵانە نەبوو. پەڕو باڵیشت دیوە؟ ئەڵبەت کە دیومە، نەک لەسەر جەستەی مرۆڤ. بە وتەی هیۆم فریشتە جۆرێک دیمانەی بەرچاوهێنراوی دوولایەنێ، بەو مانایە کە لە دوو تەجرەبەی جیاوازەوە کە هیچ پەیوەندیەکیان پێکەوە نیە هەست پێدەکرێت. بەڵام لە مێشکی مرۆڤدا پێکەوە تەنراون. بە وتەیەکی تر، ئەمە خەیاڵێکی پڕوپووچە کە دەبێت بە خێرایی بسڕدرێتەوە. مرۆڤ دەبێت هەموو فیکر و خەیاڵەکانی خۆی هەروەها کۆی کتێبەکانی خۆی بەم جۆرە سامان پێ بدات. بە وتەی هیۆمەر کاتێک کتێبێک بە دەستەوە دەگرین باشترە پرسیار بکەین، ئایا هیچ جۆرە بەڵگەیەکی فیکری دەربارەی چۆنێتی یا ژماردە هەیە؟ نا. ئایا خاوەنەکەی هیچ بەڵگەیەکی تەجرەبی دەربارەی ڕاستی و بوون و ژیان هەیە؟ نا. کەواتە بیسپێرە بە ئاگر، چونکە شتێکی تێدا نییە مەگەر خەیاڵ و وتەی بێ مانا. بەم جۆرە کۆتایی پێهێنا. بەڵام جیهان هەر بەردەوامە نوێتر و سەرنجڕاکێشتر لەوە پێش. هیۆم دەیویست بزانێت منداڵ چۆن دنیا تەجرەبە دەکات و مەگەر تۆ نەتوت زۆرتری ئەو فەیلەسوفانەی کە باسمان کرد لە دنیای خۆیاندا دەژیان و تۆ زیاتر لە هەوڵی جیهانی ڕاستی دایت؟ شتێکی لەم چەشنە. هیۆمیش هەر ئەوەی دەوت. بەڵام دەبێت بە وردی شێوازی فیکری ئەو هەڵبسەنگێنین. من ئامادەم. هیۆم دەیوت سەرەتا مرۆڤ دوو جۆر تێگەیشتنی هەیە، یەکێکیان بۆی کاریگەری شتەکانی دەوروبەرە لەسەر مرۆڤ، ئەوی تریش، هێنانە بەرچاوی شتەکانە، مەبەستی هیۆم لە جۆری یەکەم هەستی خێرا و کاتیی دەرەکییە و مەبەستی لە جۆری دووەم بیرهێنانەوەی هەستەکانە. دەکرێت نموونەیەک بهێنیتەوە؟ ئەگەر دەستت بەوەی چرایەکەوە بسووتێت کاریگەری خێرا و کاتی هەیە. دوای ماوەیەک دەتوانی بیهێنیتەوە یادت کە دەستت سووتا. هیۆم بیرهێنانەوەی ئەم کاریگەرییە بە بیرکردنەوە و بەرچاوهێنان ناو دەبات. جیاوازیی ئەم دوانە لەوەدایە کە کاریگەری و ئاسەواری جۆری یەکەم لە ئێمەدا بەهێزتر و گیاندارترە لە یادهێنانەوەی مێشکی ئێمە لەسەر هەر ئەو ڕووداوە. دەتوانین بڵێین کە هەستەکان بنەمایە و یادەوەری بیرهێنانەوە کەمڕەنگترە لە بنەما. کاریگەربوون هۆی ڕاستەوخۆی ئەو فیکرانەیە کە لە مێشکی ئێمەدا کۆدەبێتەوە. تاکو ئێرە تێگەیشتم. سەرەڕای ئەمە، هیۆم جەختی کردەوە کە کاریگەری و بەرچاوهێنانەکان دەشێت سادە یا تێکەڵاو بێت. لە یادت ماوە لە باسی لاکدا قسەمان لەسەر سێو کرد، تەجرەبەی ڕاستەوخۆی سێو نموونەی کاریگەرییەکی تێکەڵاوە. ببورە کە باسەکەت دەبڕم، بەڵام ئایا ئەم باسە بە ڕاستی گرنگە؟ ئەڵبەت کە گرنگە. چۆن پرسیاری وا دەکەیت؟ لەوانەیە فەیلەسوفەکان سەبارەت بە چەند باسێکی ئاسایی کەمبایەخ لێکۆڵینەوەیان کردبێت، بەڵام نابێت بێهیوا بین و بنەمای هۆکار بە ناتەواوی بەجێ بهێڵین. پێدەچێت هیۆم لەگەڵ دیکارتدا هاوڕا بووبێت کە دەیوت ڕەوتی فیکری دەبێت لە بناغەوە دابنرێت. زۆر باشە وەرم گرت. مەبەستی هیۆم ئەوەیە کە ئێمە فیکر و خەیاڵ گەلێکی چەند لایەنە پەیدا دەکەین کە لە دونیای ڕاستیدا بوونی ڕاستەقینەیان نییە. بۆ نموونە فریشتەکان کە باسمان کرد یا قەقنووس کە لەوە پێش باسمان کرد یاخود نموونەیەکی تر ئەسپی باڵدارە دەبێت قبوڵی بکەین کە هەمووی ئەمانە درووستکراوی خەیاڵ و فکری مرۆڤە و زۆر باشیش ئەم کارەی ئەنجام داوە. هەر دانەیەک لەمانە لە کاتێکدا هەستپێکراون و بە شێوەی کاریگەربوونی ڕاستی هاتوونەتە مێشکی ئێمەوە. لە ڕاستیدا مێشکی ئێمە هەرگیز شتێک لە خۆیەوە دروست ناکا، شتەکان دەخاتە کەناری یەکتر و خەیاڵی بێسوود و پڕوپووچ دروست دەکات. تێگەیشتم ئەڵبەت کە ئەمە گرنگە. زۆر باشە. هیۆم دەیویست هەر جۆرە بەرچاو هێنانێک تاقی بکاتەوە بزانێت ئایا چۆنێتی تێکەڵ بوونی لەگەڵ ڕاستیدا دەگونجێت؟ پرسیاری دەکرد ئەم دیمانەیە لە کام شتەوە دروست بووە؟ سەرەتا دەبێت تێبگەین هەر وێنەیەکی چەند لایەنە لە چەند دیمانەی ئاسایی دروست بووە. هەر ئەمە جۆرێک ڕەوشتی ڕەخنەئامێزی خستە پێش دەمی و توانای ئەوەی دایە کە دیمانە بەرچاوهێنراوانەی ئێمە شیبکاتەوە و ئەندێشەکانمان کۆبکاتەوە و ڕێکوپێکی بکات. دەکرێت یەک دوو نموونە باس بکەیت؟ لە دەورانی هیۆمدا زۆربەی هەرەزۆری خەڵک کۆمەڵی خەیاڵی زۆر ڕوونیان لە بەهەشت دەهێنایە بەرچاو، ئەگەر لە بیرت بێت دیکارت وتی، بەر چاو هێنانە ڕوون و ئاشکراکان بە هۆی ئەوەوەیە کە شتێکی هاوشێوەی ئەوە بە ڕاستی بوونی هەیە. من پێم وتی کە زۆر فەرامۆشکار نیم. کەواتە کەواتە بێ درەنگ بۆمان دەردەکەوێ کە بیرەوەری ئێمە لە بەهەشت تێکەڵێکە لە چەند لایەنی جیاواز. بەهەشت بریتییە لە دەروازەی زێڕین و ڕێڕەوی زێڕین، فریشتەکان زۆر و باوەشێنی دڵن. تازە ئێمە ئەمانەمان بە سەر لایەنە جیاوازەکاندا دابەش نەکردووە، چونکە دەروازە زێڕینەکان و ڕێڕەوە ئاڵتونیەکان و فریشتەکانیش خۆیان لە جێی خۆیاندا دیمانەیەکی چەند لایەنەن. کاتێک بۆمان دەردەکەوێت کە دیمانەی بەهەشت لە لایەنی ئێمەوە کۆی چەند دیمانەی ئاسایی و سادەیە وەکو ئاڵتون و دەروازە و لەشێکی سپی پۆش بە ناچاری پرسیار لە خۆمان دەکەین ئایا ئێمە لەوە پێش چەند کاریگەریەکی سادە و ئاسایی لەو چەشنەمان نەبووە؟ بە تەواوی وایە. مرۆڤ لە کاتی خەیاڵ و بەرچاوهێناندا چەسپ و مەقەست بەکار دەهێنێت، بەڵام هیۆم دەڵێت تەواوی ئەو پێشهاتانە کە ئێمە لە مێشکماندا پێکەوە دەیلکێنین، ڕۆژگارێک بە شێوەی چەند ڕووداوی ئاسایی هاتۆتە ناو مێشکمانەوە. مرۆڤێک کە لە ژیانیدا زێڕی نەدیوە ناتوانێت ڕێڕەوی زێڕین بێنێتە بەرچاوی. زۆر وریا بوو. بڕوای ئەو دەربارەی بەرچاوهێنانی ڕوون و ئاشکرای دیکارت لە خودا چی بوو؟ هیۆم وەڵامی بۆ ئەوەیش پێ بوو. وای دابنێین ئێمە خودا بە بوونێکی هەمیشەیی، زیرەک، زانا و بەسۆز دەزانین. لەم کاتەدا دیمانەیەکی چەند لایەنەمان لە خودا هەیە بەو مانایە کە بوونێکی لە ڕادەبەدەر خاوەن فیکر زۆر زانا و زیاد لە ئەندازە بەسۆز لەبەرچاو دەگرین. ئەگەر هەرگیز زانایی و خاوەن هۆشی بەسۆزیمان نەناسیایە، نەماندەتوانی دیمانەیەکی ئاوا لە خودا بهێنینە بەر چاو. یا لەوانەیە دیمەنی ئێمە لە خودا وەکو باوکێکی بەسام بەڵام دادگەر بێ، چونکە بەسامی و دادخوازی دیمانەیەکی دروستکراوە لە باوک. دوای هیۆم زۆرێک لە ڕەخنەگرانی ئایینی وتویانە کە ئەم جۆرە بەرچاوهێنانە لە خودا پێوەندی بە تەجرەبەی ئێمەوە هەیە لە دەورانی منداڵی لەسەر باوکمان دەیانوت کە فکری باوک بۆتە بنەمای دروستبوونی فکری باوکی ئاسمانی. لەوانەیە ئەمە ڕاست بێت، بەڵام من هەرگیز ئەوەم لا پەسەند نییە کە خودا پیاوە. دایکم زۆرجار لە جیاتی خودا وشەی ئیلاهە بەکاردەبا تاکو یەکسانی ڕابگرێت. لە هەر حاڵدا هیۆم دژ بە تەواوی ئەو فکر و دیمەنانە بوو کە ناتوانین بنەمای ئەوانە بە هەستەکانمان تێی بگەین. دەیوت، دەخوازێت هەموو ئەو فیکرە بێ مانا و پڕ پووچانە کە لە کۆنەوە بە سەرەنجێشەی ئێمەدا زاڵ بووە و بۆتە هۆی ناو زڕینی ئێمە ڕەت بکاتەوە و هێڵی سووری بەسەردا بێنێت. بەڵام ئێمە تەنانەت لە ژیانی ڕۆژانەماندا دیمانەیەکی چەند لایەنە بەکار دێنین، ئایا هەرگیز پرسیار لە خۆمان ناکەین کە تەنیا ئەمانە دروست و ڕاستن؟ بۆ نموونە باسی من یا من بوون، ئەمە بناغەیەکی سەرەکیی فەلسەفەی دیکارت بوو. تەنیا تێگەیشتن و هەستکردنێکی ڕوون بوو کە دیکارت تەواوی فەلسەفەی خۆی لەسەر بنیات نابوو. هیوادارم هیۆم هەوڵی نەدابێت بڵێت من من نیم. ئەمە چیتر قسەیەکی بێ سەروبەرەیە. سۆفیا، گەر من بمویستایە لە تەواوی ئەم باسانەدا تەنیا یەک شت فێری تۆ بکەم، ئەوە بوو کە لە هەڵسەنگاندندا پەلە نەکەیت. ببوورە. سۆفیا، ڕێوڕەوشی هیۆم بخەرە کار و ئەو شتە کە تۆ بە من بوونی خۆتی دەزانیت شی بکەوە. سەرەتا دەبێ ڕوونی بکەمەوە من بوون دیمانەیەکی سادەیە یا چەند لایەنەیە. ڕات چۆنە؟ ئەگەر ڕاست بڵێم هەستەکانی من بەتەواوی چەند لایەنەن. بۆ نموونە من زوو زوو بیروڕام دەگۆڕێ، بڕیاردان بۆ منت سەختە. بەشێک لە مرۆڤەکانیش هەن کە هەم خۆشم دەوێن هەم ڕقم لێیانە. کەواتە مانای من بوون جۆرێک وێنەی چەند لایەنەیە. ئێستا دەبێ ڕوونی بکەمەوە کە ئایا کاریگەری چەند لایەنەی هاوشێوە بۆ من بوون هەیە، پێم وایە بوومە، بەڵێ هەمیشە بوومە. لەم بابەتەوە نیگەرانی؟ من زۆر گۆڕاوم. ئەمڕۆ هەر ئەو کەسە نیم کە لە چواردە ساڵیدا بووم. هەڵسوکەوت و ڕوانگەی من سات بە سات دەگۆڕێ، لە ناکاو هەست دەکەم مرۆڤێکی نوێم. کەواتە هەستی من بوونی نەگۆڕ بۆچوونێکی پڕوپووچە. تێگەیشتنی من، بوون، لە ڕاستیدا زنجیرێکی درێژە لە کاریگەریە سادەکان کە هەرگیز هیچ کەسێک ئەوانە هاوکات لەگەڵ یەک تەجرەبە ناکات. بە وتەی خودی هیۆم، من، بوون، شتێک نیە بێجگە لە کۆگایەک لە تێگەیشتنە جیاوازەکان کە بە خێراییەکی هەرە زۆرەوە یەک لە دوای یەک دێن و بەردەوام لە گۆڕان و تێپەڕ بووندان. عەقڵ گۆڕەپانی شانۆیە کە بەردەوام تێگەیشتنە یەک لە دوا یەکەکان تیایدا خۆیان دەنوێنن و دەڕۆن و دەگەڕێنەوە و گوم دەبن و لە حاڵەت و هەڵوێستە جۆراوجۆرەکاندا تێهەڵکێش دەبن. هیۆم دەڵێت ئێمە هیچ جۆرە پێناسەیەکی کەسایەتی نهێنیمان لە پشت یا لە ژێر ئەم تێگەیشتنە بەردەوام لە هاتوو چوانەدا نییە. دروست وەکو ڕۆڵەکانی سینەما ئەوەندە بە خێرایی دەگۆڕێن کە ئێمە نازانین فیلم لە وێنەهایەکی تاک تاک دروست بووە. لە ڕاستیدا وێنەکان پێکەوە نەلکاون بەڵکو کۆکراوەیەک لە وێنە خێراکانن. لە وتەکەم پاشگەز دەبمەوە. واتە وەری دەگریت کە من بوونێکی گۆڕات هەیە؟ بەڵێ. یەک خولەک لەمەوبەر پێچەوانەیەم باوەڕت بوو دەتوت من منم. دەبێتەوەیش بڵێین کە شیکردنەوەی هیۆم لەسەر عەقڵ و فیکری مرۆڤ و ڕەتکردنەوەی من بوونی نەگۆڕ نزیکەی دوو هەزار و پێنج سەد ساڵ لەمەوبەر لە بەشێکی دونیادا باسی لێکراوە. کێ وتویەتی؟ بودا. جێی سەرسووڕمانە کە ئەم دوو فیکرە ئەوەندە لێک نزیکن لە ڕوانگەی یودا، لە ڕوانگەی ببوورن، بوداوە، ژیان زنجیرێک لە کار و کردەوە مادی و ڕۆحییەکانە کە بەردەوام مرۆڤ لە حاڵی گۆڕاندا دەهێڵێتەوە. پیاوی هەرزەکار هەر ئەو منداڵەی دوێنێ نییە و من هەر ئەو کەسەی دوێنێ نیم. بودا دەڵێ شتێک بوونی نییە کە بتوانین بڵێین ئەمە هی منە یا ماڵی منە یا ئەمە منم.